وتارەکەی حونەین وەک چۆن سوڵتانی ئەنبیا عليهەی سەڵاتی وەسەلام سەختترین کێشەکانی بەو پەڕی ئاسانی چارە دەکرد و بە خێراییەکی بێوێنەوە گرێکوێرەی ئەو گرفتانەی دەکردەوە کە بە مەحاڵ دەبینران هەر بەو جۆرەش لە بەرامبەر ئەو ڕووداوە چاوەڕوان نەکرا و کتوپڕانەدا کە تەنانەت زرنگترین مرۆڤەکانی ڕاپێچی گێژاوی دوودڵی بگرە تۆقان دەکرد، ئەم بێ ئەوەی هیچ شتێک لە ویقار و هێمنیەکەی لە دەست بدا یەکسەر دەکەوتە جوڵە و بە گورجی ئەو گرفت و ئاڵۆزیەی چارەسەر دەکرد و دەستی دەگرت بەسەر بارودۆخەکەدا. ئەگەر چاوی وردبینیمان ئاراستەی ورد و درشتی بزاوتەکانی ژیانی موبارەکی بکەین، واتە ئەگەر لە هەر جوڵەیەک، کە پێی هەڵساوە، لە هەر هەنگاوێک کە هەڵیناوە، یان لە هەر ڕستە و بگرە هەر وشەیەکیش کە لە زاری شیرینیەوە هاتوونەتە دەر بکۆڵینەوە، ئەوا بۆمان دەردەکەوێ کە هەموو جووڵە و هەنگاو و وتەکانی بە گوێرەی تەرازوو و پێوانەیەکی زۆر هەستیار بەرنامەڕێژ کراوە. تەنانەت ڕەهەندە زەمەنیەکانیشی هەر لە چرکەوە بیگرە تا عاشیرە، بەو پەڕی هەستیاری و لێهاتووییەوە ڕەچاو کراوە. خۆ ئەگەر چرکەیەک دواکەوتن ڕووی بدایە یاخود ڕستەیەک لە قسەکانی فەرامۆش بکردایە ئەوا ئەو کات مەبەستی چاوەڕوانکراو نەدەهاتە دی و بەو ئەندازەیە سەرکەوتن بەدەست نەدەهات لە کاتێکدا ئێمە دەزانین کە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم پێوانە و کێشانەی هەڵسوکەوتەکانی نەکردووە چ جای ئەوەی دابنیشێ و بەورد و درێژی لەمەڕ کارەکانی بیر بکاتەوە جا کە حاڵ وابوو ئەوە جگە لەوەی کە ڕاڤەی ئەم ڕووداوانە بسپێرینە فەتانەتی ئەعزەمی پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام هیچ ڕێگەیەکی تر هەیە بۆ لێکدانەوەیان؟ بەڵێ ئەو پێغەمبەر بوو مەنتیقەکەشی مەنتیقی پێغەمبەرانە بوو پێغەمبەرانە بیری دەکردەوە و پێغەمبەرانە شانگاوی دەنا بۆیە لە هیچ کام لە کارەکانیدا نشوستی نەدەبینرا نەک نشوستی نەدەبینرا بەڵکو بەیداخی سەرکەوتنەکانی هەردەم لە لوتکەدا دەشەکایەوە وا تا مەحاڵ بوو کەسێکی تر بگاتە ئەو شوێنەی کە ئەو سەروەرە پێی گەیشت بوو بە سەدان ڕوودا و بەسەرهاتیشان کە پەیوەندیان بەم بابەتەوە هەیە بەڵام ئێمە تەنها ئەو دوانەیان هەڵدەبژێرین کە بەلامانەوە لە هەمویان گرنگترە کاتی ڕووداوەکە پاش غەزای حونەینە، ئیمامی بوخاری و موسلیم و ئیبن ئیسحاق ڕووداوەکەمان بۆ دەگێڕنەوە. غەزای حونەین لە پاش فەتحی مەککە ڕوویدا. ئەو غەنیمەت و دەستکەوتانەی لە جەنگەکەدا بەدەست هاتبوون، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بە زۆری بەخشینی بەو کەسانەی کە دەیویست دڵیان بەرەو ئیسلام نەرم بکا. زۆرێک لەمانەش سەرگەورە و پیاوماقوڵی ناو تیرە و هۆزەکانی خۆیان بوون. لە پاش فەتحی مەککە، سەقامگیربوونی ئیمان لە دڵی ئەو جۆرە کەسانەدا لە ڕوانگەی بەردەوامی فەتحەکانەوە جێی بایەخ و گرنگی بوو، چونکە زۆرێکیان بە بێ ویستی خۆیان موسوڵمان ببوون، خۆ ئەگەر بە تێپەڕ بوونی کات شەختە سەهۆڵەکانی ناو دەروونیان نەتوێنرایەتەوە ئەوا زۆر لەو کاتە مەترسیدارتر دەبوون کە لە بەرەی کوفردا بوون. بەڵێ تەنانەت ئا لێرەشدا فەتانەتی پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام زۆر بە ڕوونی دەردەکەوێت. دەستکەوتەکانی بریتی بوون لە، شەست هەزار دیل، بیست و چوار هەزار وشتر و چل هەزار سەرمەڕ و بزن لەگەڵ چوار هەزار هۆقە ئاڵتوون و زیو. لە کاتی دابەشکردنی دەستکەوتەکاندا وەک بڵێی پێغەمبەری خوا، صلی اللە علیه و سلم، زیاتر ڕەچاوی مەکەییەکانی کرد و زۆربەی دەستکەوتەکانی بەسەر ئەواندا دابەش کرد. ئەمە بەدەر لەوەی کە چەند کەسایەتیەکیان پشکی تایبەتیان پێدرا. ئەم کەسانە. وەک وتمان لەوانە بوون کە پێویستیەک و سوودێکی گەورەی هەبوو لە وابەستە بوونیان بە ئیسلامەوە بۆ نموونە سێ سەد وشتر و سەد و بیست هۆقە زیوی بەخشی بە ئەبو سوفیان و خێزانەکەی دوو سەد وشتر بۆ حەکیمی کوڕی حیزام سەد وشتر بۆ نەسیری کوڕی حاریس سەد وشتر بۆ قەیسی کوڕی عادی سەد وشتر بۆ سەفوانی کوڕی ئومەیە سەد وشتر بۆ حوەیتیبی کوڕی عەبدولعوزا سەد وشتر بۆ ئەقرەعی کوڕی حابس سەد وشتر بۆ عوەینەی کوڕی حیسن و سەد وشتریش بۆ مالیکی کوڕی عەوف، جگە لەمانەش یەکی چل تا پەنجا حوشتری بەخشی بە هەندێک لە گەورە پیاوانی دیکە. ئەوەی دابەشکرا وشتر و ئاڵتون و زیو بوو، بەڵام لە بەرامبەردا دین دەپارێزرا و ئیسلام لە دڵەکاندا دەچەسپێنرا. ئاخر ماوەیەکی زۆر نەبوو مەککە فەتح کرابوو. بۆیە تا ئەو کاتە جۆرێک لە دڵشکاوی لای هەندێک لە مەکەییەکان هێشتا هەر مابوو، هەر هیچ نەبێ غرور و شکۆی هەموویان با کەمێکیش بێ شکابوو. لە چاوی خەڵکی مەککەشدا شان و شکۆ هەموو شتێک بوو، هەر بۆیە پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام بە چاکترین شێوە ئەم دەرفەتە ئیلاهیەی قۆستەوە. بەم جۆرەش ئەو زامانە تیمار کران کە دەکرا لە داهاتوودا ئازاری گەورە بە جەستەی ئوممەت بگەیەنن. بەڵام ئەم دابەشکردنە بوو بە مایەی نیگەرانی هەندێ لە ئەنسار بە تایبەتی گەنجەکانیان بگرە هەندێکیان دەیانوت هێشتا خوێنیان لە شمشێرەکانمان دەچێ کەچی ئەوانیش لە ئێمە زیاتر وەردەگرن ئەمەش خۆی لە خۆیدا دەستپێکی فیتنەیەک بوو کەمی ژمارەی ئەوانەی ئەم قسەیان دەکرد گرنگ نەبوو ئەگەر لە کاتی خۆیدا ئەو فیتنەیە چارەسەر نەکرایە ئەوا دەکرا ببێتە ئاگرێک کە بەرگرتنی مەحاڵ بێت با ئەوەش لەو لاوە بستێت کە بچووکترین ڕەخنە لە بەرامبەر ڕسول وڵادا مرۆڤ لە دین و ئیمان دەکات و خەسارەتمەندی هەمیشەیی دەکاتە بەشی ئەمەش بۆ خۆی بەڵایەکە کە زۆر لە فیتنەی یەکەم گەورەترە. دەست بەجێ سعدی کوڕی عوبادە ڕزای خۆی لێبێ هەواڵی بارودۆخەکەی گەیاندە پێغەمبەری خوا، ئەگەرچی ئەم قسانە هەر لە نێو گەنجەکاندا دەما و دەمی دەکرد و بە تەمەنەکان شتی وایان بە مێشکدا نەدەهات، بەڵام هەلومەرجەکە وای دەخواست کە ڕێوشوێنی بەپەلە بگیرێتە بەر و ڕێ لە تەشەنەسەندنی بگیرێ، بۆیە ڕاستەوخۆ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمانی دا کە ئەنسار لە شوێنێکدا کۆ ببنەوە و جگە لە خۆشیان ڕێگە بە هاتنە ناوەوەی کەسی تر نەدەن. ئەنسار کۆبوونەوە و پێغەمبەری خواش صلی اللە علیه وسلم ئەم وتارەی ئاراستە کردن، ئەی کۆمەڵی ئەنسار! پێم گەیشتووە کە دڵشکاوییەکتان بەرامبەر بە من لە دڵدا دروست بووە. دەستپێکێکی لەم جۆرە لە ڕوانگەی سایکۆلۆژیای کۆمەڵەوە بە دەستپێکێکی زۆر سەرسوڕهێنەر دادەنرێت. چونکە بەکارهێنانی ئەم چەند وشەیە لە سەرەتای قسەدا بەرامبەر بە کۆمەڵێک کە چاوەڕێی شتی وایان نەکردووە، بگرە زۆرێکیان بێ ئاگاش بوون لە هۆکاری کۆبوونەوەکە، بە وێنەی وەشاندنی زللەیەکی کتوپڕ، هەموویانی دەهێنایەوە هۆشخۆ. لە ڕاستیشدا هەر وا بوو. هاوەڵە بەڕێزەکان هەرگیز بە خەیاڵیشیاندا نەهاتووە ڕەخنە لە ڕەسول اللە بگرن، ئەگەر ئەو پەڕی شتێکیش ببوایە ئەوا تەنها دڵیان زویر دەبوو، لە وەها حاڵەتێکیشدا ڕاستەوخۆ بە ڕەفتارێکی پێغەمبەرانە دڵیان دەهێنرایەوە جێی خۆی، وا ئێستاش هەر بەم دەستپێکە تەمی دڵشکاوی لە دەروونی هەموواندا ڕەویەوە. بەڵێ ئەم یەکەمین ڕستەیەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم کاریگەریەکی سەرسامکەری لە دڵی ئەوانەدا جێهێشت کە ئەو حاڵەتەیان لا دروست ببوو دەم و دەست هەمویان خۆیان کۆکردەوە و چاویان بڕیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئیدی هەر وتەیەک لە پاش ئەم ئامادەکاریە دەرونیە بە دڵنیاییەوە دارای بایەخ و گرنگی خۆی بوو هەمووان گوێیان شل کردبوو پەرۆشی ئەوە بوون کە دەوترێ ئەم یەکەمین هەڵمەتەی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم شوێنی خۆی گرتبوو، بەڵام پێویست بوو زنجیرە هەڵمەتێکی تری یەک لەسەر یەکی ئەنجام بدایە، ئەگەر ئەم هەڵمەتانە ئامانجی خۆیان نەپێکایە ئەوا زیاد لە سوود زیانیان بەدوای خۆیاندا دەهێنا و پێچەوانەی ئەنجامی خوازراویان دەدا بەدەستەوە، هەر بۆیە پاراستنی ئەم هاوسەنگییە زۆر گرنگ بوو، ئەمەش هەڵمەتە وتەکانی پێغەمبەری خوا بوو. ئایا کە من هاتم ئێوە لە گومڕاییدا نەدەژیان ئای خی گەورە بەهۆی منەوە هیدایەتی نەدان ئایا کاتێک من هاتم بەدەست هەژاری و نەداریەوە گیرتان نەخوارد بوو ئای خی گەورە بەهۆی منەوە دەوڵەمەندی نەکردن ئایا کە من هاتم ئێوە دوژمنی یەکتری نەبوون ئەی خوای گەورە بەهۆی منەوە خۆشەویستی نەخستە نێوانتانەوە لە کۆتایی هەر پرسیارێکیشدا ئەنسار بە یەک دەنگ دەیان گوت بەڵێ بەڵێ منەت هی خوا و پێغەمبەرەکەیەتی پێغەمەری خوا صلی الله عليه وسلم ڕێک لە کات و شوێنی خۆیدا ڕێچکەی قسەکانی گۆڕی لەم ساتە ناسکەدا کە هەستەکان هاتبوونە جۆش و کوڵین هەرخۆی بەڵام ئەم جارە بە ناوی ئەنسارەوە دەستی کردەوە بە قسەکردن ئەوەتا پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام خۆی ئەو قسانەی دەکرد کە لەوانە بوو ئەنساریەکان لە خراپترین ئەگەردا بیان کردایە جا خۆ ئەگەر هەر مسوڵمانێک بەو شێوەیە قسەی لەگەڵ پێغەمبەرەکەی بکردایە ئەوا بەرەو کەندەڵانی تیاچوون گلۆر دەبۆوە سەروەری هەردوو جیهان عەلەیهی سەڵاتی وەسەلام بەردەوام بوو لەسەر فەرمایشتەکانی ئەی کۆمەڵی ئەنسار ئەگەر بتان ویستایە دەتانتوانی بە شێوەیەکی تریش وەڵامم بدەنەوە بۆ نمونە دەتانتوانی بڵێن بە دەربەدەری و بێکەسی هاتی بۆ لامان ئێمەش ئامێزمان بۆ کردیتەوە و پەنامان دای بە هەژاری و بێنەوایی هاتیت ئێمە دڵمان دایتەوە و پشتمان گرتیت بە ترسەوە هاتیت و ئێمە داڵدەمان دایت بێ پشت و پەنا بوویت و ئێمە سەرمان خستیت خۆ ئەگەر بەم شێوەیە وەڵامتان بدامایەتەوە ڕازگۆ دەبوون لە قسەکانتاندا و کەسیش بە درۆی نەدەخستنەوە ئەی کۆمەڵی ئەنسار ئەگەر بەوە دڵتەنگ بوون کە کەمێک ماڵی دنیام داوە بە کەسانێک کە دەمەوێت ببن بە موسڵمان ئەوا لێتان دەپرسم کە ئایا ئێوە حەز ناکەن لە کاتێکدا کە هەمووان بە وشتر و مەڕ و بزنەوە بەرەو ماڵ دەگەڕێنەوە ئێوە بە ڕەسوڵوڵڵاوە بگەڕێنەوە سوێن بەو خوایی کە نەفسی منی بەدەستە ئەگەر هەموو مرۆڤایەتی بچنە دۆڵێک و ئەنساریش بچنە دۆڵێکی تر بێ هیچ دوو دڵیەک بەرەو ئەو لایە دەچم کە ئەنساری بۆ چووە ئەگەر هیجرەت نەبوایە ئەوا زۆر حەزم دەکرد یەکێک بم لە ئەنسار خوایە ڕەحم بە ئەنسار و ڕۆڵەی ئەنسار و ڕۆڵەی ڕۆڵەی ئەنسار بکە لە بەرامبەر ئەموتانەدا تاکە کەسێکیش نەمابوو کە نەگری هەمووان پڕمەی گریانیان دەهاتێ و بە هەموو دەنگیانەوە دەیانگوت خوا و پێغەمبەرەکەی بۆ ئێمە بەسن هیچ شتێکی ترمان ناوێت ئەم وتارە پوخت و پڕ ناوەڕۆکەی پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام و دەست بە جێڕەواندنەوەی ئەو فیتنەیەی کە ئەگەری سەرهەڵدانی هەبوو هەروەها پلەیەک زیاتر چوونە نێو دڵی گوێگرانیەوە ڕووداوێکی هێندە بێوێنە و سەرسوڕهێنەرە پێم وایە گەر بمانەوێت لێکدانەوەی بۆ بکەین جگە لە پەنابردن بۆ دەستەواژەی فەتانەت هیچ ڕێگەیەکی ترمان لە بەردەمدا نابێت یەک بەیەکی ڕستەکانی شی بکەنەوە سەرنجێک لە ڕەهەندی وەخت و کات ڕێژی وتارەکە بدەن ئەوجا پێوانەی ئەو ماوەیە بکەن کە هاوەڵان لە جیهانی ڕۆحیاندا لە نێوان یەکەم ڕستە و کۆتا ڕستەدا بڕیویانە پاشان هەر بەمەوە مەوەستن و ئەوەشی بخەنە سەر کە هەموو ئەمانە بێ هیچ بیرکردنەوە و خەمڵاندنێک و هەروا ڕاستەوخۆ وتراون. ئەوجا لە دواییدا ڕووبکەنە ویژدانتان و لێی بپرسن کە داخۆ دەبێ ئەو سوڵتانی گوفتارە کێ بێ؟ بێگومان ئەو وەڵامەی بەدەستی دێنن محەممەد ڕەسوڵ اللە دەبێت. لە ڕاستیدا هەر مرۆڤێک ناخ و ویژدانی نەگەنی بێت ئەم وەڵامە لە ویژدانی خۆیدا هەست پێ دەکات. تەنها ئەوەندە بەسە کە سەرکێشی و بیرتەسکی وەلاوە نابێت و بە چاوێکی بابەتیانە بۆ ڕووداوەکان بڕوانێت. ئێمە لێرەدا تەنها لێکدانەوەیەکی کورتی ڕووداوەکە دەکەین و درێژەی بابەتەکەیش بۆ کۆمەڵناس و دەروونناسە بەختەوەرەکانی داهاتوو جێدێڵین بەڵێ با بۆ ئەوانی جێبێڵین تاکو لە گۆشەنیگای تایبەتی خۆیانەوە لی بکۆڵنەوە و ڕەهندێکی تری دەرککردن بە فەتانەتی پێغەمبەر عەلەیهی سەڵاتی وەسەلام بخەنە سەر مەڵۆی مەعریفەی مرۆڤایەتی یەکەم وتارەکە تەنها ڕووی لە ئەنسار بوو چونکە نە مەککەیی و نە موهاجیرەکانیش نیاز و ڕەفتارێکی وایان نەنواندبوو کە پێویست بە وتارێکی لەم جۆرە بکات هەر بۆیە وتارێکی لەم جۆرە وتارێک نەبوو کە لە سەرەتادا لەلایەن ئەوانەوە بە بایەخەوە بۆی بڕوانرێت بەم پێەیە بوونی ئەوان لە نێو گوێگراندا بە شێوەیەکی نەرێنی کاری دەکردە سەر ئەو وردبینی و سەرنجەی کە دەبواە لە ئەنساردا هەبواە ئەمەش خۆی لە خۆیدا لە ڕوانگەی کاریگەری وتارەکەەوە خاڵێکی گرنگ بوو دووەم، جیاکردنەوەی ئەنسار و کۆکردنەوەیان بە تەنها لە شوێنێکدا، جۆرە ڕێزلێنانێک بوو بۆیان، هەر وەک چۆن کۆبوونەوە و چاوپێکەوتنی ڕاستەوخۆیان بە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم و بەشداری پێنەکردنی کەسانی دی لە کۆبوونەوەکەدا لە ڕووی باری دەروونیەوە ڕۆڵێکی ئەرێنی گەورەی بینی. سێیەم، لەوانە بوو لەنێو قسەکاندا چەند بڕگەیەکە بن کە دڵی هاوەڵە موهاجیرەکان و ئەهلی مەککە بڕەنجێنن، بۆنمونە، دوورنەبوو کە ڕستەی کاتێک خەڵکی بە وشتر و مەڕ و بزنەوە بەرەو ماڵ دەگەڕێنەوە یەکێک بێت لەوانە. چوارەم، لە کۆتایی وتارەکەدا ئەنسار ستایش دەکرێن و دوعای خێریشیان بۆ دەکرێت، جا لەوانەبوو جیاکاریەکی لەو جۆرە لەسەر دڵی هاوەڵە موهاجیرەکان کە لە پێناو ئیسلامدا کۆچیان کردبوو، ماڵ و حاڵی خۆیان جێ هێشتبوو، هەر وا ئاسان نەبوایە. پێنجەم، دەقی ڕەسەنی عەڕەبی وتارەکە، لە ڕووی ڕوانبێژی و زمان پاراوییەوە لە ئاستێکی ناوازە و دەگمەندایە. شەشەم، هەژاندنی گوێگران لە سەرەتای وتارەکەدا و، پاشان نەرم کردنیان، هەروەها قسەکردنی پێغەمبەرمان صلی اللە علیه وسلم بە ناوی ئەوانەوە و هێشتنەوەیان لە مەقامی گوێگردا مامەڵەیەکی دروست و لەباری بارودۆخەکە بوو. حەوتەم، بەڕێنەکردنی بارودۆخەکە بە قسەهێنان و قسەبردن و هەڵقوڵانی قسەکان لە قوڵایی ناخ و هەستی دڵسۆزانەوە، بواری دەربڕینی هیچ شتێکی بۆ گوێگران نەهێشتەوە، ئەمەش خاڵێکی زۆر گرنگ بوو لە ڕوانگەی بەدەستهێنانی ئەنجامەوە. هەشتەم، دەربڕینی هەموو ئەو وتانە بەبێ هیچ بیرکردنەوەیەک و بە تەرزێکی ڕەوان و ڕاستەوخۆ ڕەهەندێکی تری دەخستە سەر کاریگەری قسەکان. ئەمە و چەندین تایبەتمەندی تر کە بە مێشکی مرۆڤدا دێن، ئەوەمان پیشان دەدەن کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بە ئارەزوو و ویستی خۆی نەدەدوا، بەڵکو بە پێچەوانەوە لە ڕوانگەی ئەو فەتانەتەوە دەدوا و کێشەکانی چارەسەر دەکرد کە بە وەحی و ئیلهامی خوایی بارگاوی ببوو. نوری نەمر.